ئەڵقەی دێم و کەسایەتیی دەیەم لە خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە لە بڵاوکراوەی گۆڤاری ئاونگ بە ئێوەی بەڕێز و خۆشەویست گەیشتینەوە. کەسایەتیی دەیەم، حەسەنی کوڕی سەباح، بە دروشمی، تیرۆر، بە بەرنامە ڕێژی زانستێکی نوێ هەیە بە ناوی زانستی گۆڕین فێرمان دەکات چۆن کۆمپانیایەک یان دەوڵەتێک لە واقعێکی نەخوازراوەوە بۆ ئایندەیەکی خوازرا و ببین زانستی گۆڕین لە زانستی پلاندانان جیاوازە لەوەی زانستێکی بەرفراوانی تێدایە کە ناوی زانستی بەرگریە لەو زانستەدا باس لەوانە دەکرێت کە ڕووبەڕووی گۆڕین دەوەستن و شێوازەکانی کارکردنی ئەوانە و چۆنێتی ڕووبەڕووبوونەوەیان دەخوێنرێت بەرگریکاران پەنا بۆ بیست شێوازی ناسراو دەبەن سادەترینیان شێواندنی ناوبانجی سەرکردەکانی گۆڕینە بەرزترینیشان تیرۆرکردنیانە کاتێک بیر ناتوانێت ڕووبەڕووی بیر ببێتەوە پەنا بۆ ئەو کارە دەبرێت مێژوو بۆمان دەگێڕێتەوە بزووتنەوەیەک هەبووە پسپۆڕ بووە لە هونەری تیرۆر و تیرۆری کردووە بە باوەڕی پلەیەکی خۆی و پارە و حەز و نەبوونی لۆجیک فاکتەری هاندان بوون بۆ ئەندامانی بۆ ئەوەی لە مەرگ نەگەڕێنەوە و سیاسیەکانیش بۆ ڕزگاربوون لە نەیارەکانیان بەکاریان هێناون تیرۆری بە پڕۆگرام بابەتی ئەم بەشەیە و حەسەنی کوڕی سەباحی سەرکردەی حەشاشەکان پاڵەوانی چیڕۆکەکەیە حەسەنی کوڕی عەلی سەباح ساڵی چوار سەد و سی کۆچی بەرامبەر بە هەزار و سی و حەفتی زاینی لە شاری قومی باشووری تارانی وڵاتی فارس لەدایک بووە کە لەو کاتەدا لانە و قەڵای ئاینزای شیعەی دوانزە ئیمامی بووە و ئەویش لە باوانیەوە ئەو ئایینزایی وەرگرتبوو، بنەماکانی لە ژیانی خۆیدا پەیڕەو دەکردن. کاتێک تەمەنی گەیشتە حەوت ساڵان، لەگەڵ خێزانەکەی ڕوویان کردە شاری ڕەی کە ناوەندی تایەفەی ئیسماعیلی بوو لە خۆرهەڵاتی عەڕەبی. چەند ساڵێک لەگەڵ یەکێک لە گرووپە ئیسماعیلییەکان هەڵسوکەوتی کردووە و کەوتووەتە ژێر کاریگەری بیر و باوەڕیانەوە تا تەمەنی گەیشتووەتە سی ساڵ و لەو کاتەدا بەیعەتی پێداون. حەسەن پلەکانی ئیسماعیلی بڕی تا تەنیا ئەوەندەی مابوو بەیعەت بدات بە عەبدولمەلیکی کوڕی عەتاشی سەرکردەی ئایینزای ئیسماعیلی لە سنووری عێراق و ئێراندا. عەبدولمەلیک کە بینی لە زانستەکانی فەلسەفە و بیرکاری و ئەندازە و ئەستێرەناسی و سیحر و زانستی تیدا زۆر شارەزا و کارامەیە، پێی وابوو دەتوانێت کاری نهێنی بە باشی بەڕێوە ببات، بۆیە کردی بە جێگری خۆی و لە ساڵی هەزار و هەشت سەد و حەفت دا، ناردی بۆ میسڕ سێ ساڵ لەوێ مایەوە لەوێ دەربارەی موستەنسیر بیللا حاکمی دەوڵەتی عوبەیدی کە بە دەوڵەتی فاتیمی ناونرابوو ئاینزای ئیسماعیلی پەیڕەو دەکرد کەوتە کار مستەنسیر بیللا لە خۆی نزیک کردەوە و بەخششێکی زۆری پێدا بە ئومێدی ئەوەی بیکات بە بانخوازێکی ئیسماعیلیەت لە خۆرهەڵاتی ئیسلامیدا جوداوازی ئیسماعیلیەکان لە دوانزە ئیمامی لەوەدایە کە ئەوان پێیان وایە ئیمامەتی لە دوای جەعفەری سادق گوازراوەتەوە بۆ ئیسماعیلی کوڕە گەورەی کە لە ژیانی باوکیدا وەفاتی کردووە هەرچی دوانزە ئیمامی و ئەمڕۆ شوێنکەوتوانیان زۆرترینە لەناو گروپە شیعەکاندا پێیان وایە ئیمامەتی لە دوای وەفاتی سادق گوازراوەتەوە بۆ موسای کازم ئەمەش سەرەتای کۆمەڵێک جوداوازی نێوان هەردوو گروپە کە دواتر لە بوارەکانی بیروباوەڕ و فیقهدا سەریان هەڵدا و دواتریش بە تێپەڕبوونی کات زیاتر بوون. لە کاتی حوکمی موستەنسیردا دەوڵەتی فاتیمی داڕوخانێکی ئابووری و سیاسی و ئەمنی بەخۆی بینی، بۆیە هانای بۆ بەدرەدین جەمالی والی عەکا برد کە فەرماندەیەکی سەربازی دەوڵەتەکە بوو، ئەو فەرماندەیە توانی ئاسایش و سەقامگیری بۆ دەوڵەت بگەڕێنێتەوە و بوو بە حاکمی کرداری دەوڵەت، موستەنسیر تەنیا بە ڕووکەش حوکمی بەدەستەوە بوو، هەر بۆیەش کێشە و ناکۆکی کەوتە نێوان حەسەنی کوڕی سەباح و جەمالی کە بەندی کرد و دواتر دەری کرد، ئەمەش بووە مایەی ئەوەی حەسەن ڕقی لێ هەڵبگرێت، حەسەنی کوڕی سەباح لە میسڕەوە گەڕایەوە بۆ وڵاتی فارس کە ئەوکات دەوڵەتی سەلجووقی حوکمی دەکرد و زۆربەی خەڵکەکەی سوننە مەزهەب بوو. ساڵی هەزار و هەشتا و یەک گەیشتە شاری ئەسفەهان و نیزامولمولکی سەلجووقی وەزیر و پیاوی بەهێزی دەوڵەت پێشوازی لێ کرد و بەهۆی توانا زانستییەکەیەوە ڕێزی گرت بەبێ ئەوەی بزانێت چ بیروباوەڕێکی هەڵگرتووە. نیزامولمولک پیاوێکی ئاسایی نەبوو، مێژوو نوسان بە یەکێک لە گرنگترین کەسایەتیە ئیسلامیەکانی دادەنێن، ئەو سیاسیەکی لێزان و لە بەڕێوبردنی دەوڵەتدا توانایەکی بەرزی هەبوو، بەو شەڕە فکریەش ناسرابوو کە بەرامبەر بە گروپە باتنیەکان بەرپای کردبوو، ئەوانەی ئاژاوە و پیلانیان لە ناو دەوڵەتدا بڵاو دەکردەوە. نیزام الملک چەندین کۆمەڵگەی زانستی لە سەرانسەری دەوڵەتدا دامەزراند، لەوانەش ئەو قوتابخانە باڵایانەی بە قوتابخانە نیزامیەکان ناسرابوون لەو قوتابخانەوە بە بیری ڕاست ڕووبەڕووی بیری چەوت و چەوێڵ دەبووەوە. ژمارەیەکی زۆری مامۆستایشی لە کەسانی شارەزای وەک ئەبوو ئیسحاقی شیرازی شێخی شافعیەت و ئەبوو حامیدی غەزالی کۆ کردبۆوە. ئەو قوتابخانە چەندین زانایان لێوە دەرچوون کە دواتر ڕۆڵیان بینی لە پێگەیاندنی ئەو نەوەی لەگەڵ سەلاحەددینی ئەیوبیدا بوون. نیزام الملک کتێبێکیشی هەیە لەسەر کاروباری فەرمانڕەوایی و بەڕێوەبردنی دەوڵەت و ڕێکخستنی سوپا بە ناوی سیەڕ الملوک، ئەو کەسانەی چەکیان هەڵبگرتایە و خەڵکیان پێ بتۆقاندایە نیزام الملوک بە دەستی پۆڵایین لێی دەدان، ئەمەش پەیڕەوی ڕاستە لە ڕووبەڕووبوونەوەی ئەو جۆرە کەسانە. حەسەن نۆ ساڵ لە سایەی دەوڵەتی سەلجوقیدا ژیا و بیروباوەڕەکانی لە نیزام الملکی هاوڕێی دەشاردەوە و هەوڵی دەدا لە نێوان خەڵکی ڕەشۆکیدا بڵاوی بکاتەوە، بەتایبەت ئەوانەی لە گوندەکاندا دەژیان و سەرقاڵی کشتوکاڵ بوون خۆی لە خەڵکی شار دەپاراست ئەمەش نیشانەی وریایەتی لەبەر ئەوەی شار زۆرتر کەسانی سەر بە دەوڵەت و زانا و لێزانی تێدان کە بە ئاسانی کاریگەریان ناکرێتە سەر بە پێچەوانەی گوندەکانەوە کە زۆربەی خەڵکەکەی ڕەشۆشی و سادەن خاوەن بیرە تازەکانیش زۆربەی جار پەنا دەبەنە بەر هەژاران کە زۆرینەی کۆمەڵگەن و بە ئاسانی دەقۆزرێنەوە و هەستەکانیان خدۆکە دەدرێت و کاریان تێدەکرێت بە جۆرێک ئامادە دەبن ئەوەی لێیان داوا بکرێت جێبەجێی بکەن حەسەن شارەزایەکی فراوانی بە جوگرافیای وڵات و سروشتی فیکری خەڵکەکەی پەیدا کرد و ئەو شوێنەی دۆزیەوە کە لەبارە بۆ چاندنی بیر و باوەڕ و سیاستەکانی جەماوەرێکی زۆری لە باکووری وڵاتی فارس پەیدا کرد و دوای سێ ساڵ کەوتەکات بۆ بڵاوکردنەوەی بیر و باوەڕەکانی لە ناو شارەکاندا لەو کاتانەدا دەوڵەتی فاتمی لە میسر کێشەی تێکەوت بوو بە بەهرەییەکان ناسرابوون و ئەوانەی تریش لایەنگری نزار بوون و بە نزارییەکان ناسرابوون حەسەنی کوڕی سەباح ڕایگەیاند لایەنگری نزارییەکان دەکات و دەستی کرد بە بڵاوکردنەوەی بانگەواز بۆی لە وڵاتی فارس کە خاڵکەکەی سوننە مەزهەب بوون بە تایبەتیش لە شاری ئەسفەهان هەر بۆیە بە دامەزرێنەر و سەرکردەی ئەو گرووپە نوێیە لە تەواوی خۆرهەڵات دادەنرێت، هۆکاری ئەمەش بۆ ئەوە دەگەڕێتەوە گوایە حەسەن کاتی خۆی بە موستەنسیری وتوە کێ لە دوای خۆت بکەم بە ئیمام، موستەنسیریش وتویەتی نزاری کوڕم. نزارییەکان بوون بە گەورەترین دوژمنی دەوڵەتی فاتیمی بە تایبەت دوای ئەوەی موستاعیلی سەرکەوت و نزاری برای خستە بەندینخانەوە. حەسەنی کوڕی سەباح و هاوکارەکانی دەستیان کرد بە کارکردن بۆ بڵاوکردنەوەی بیروباوەڕی ئیسماعیلی نزاری و لە شاری ئەسفەهان نازناوی سەیدی بە خۆی هەڵگرت. ڕۆژێک حەسەن و هاوکارەکانی بانگبێژی مزگەوتێک دەکەنە ئامانج بۆ ئەوەی بەرەو گروپەکەی خۆیان ڕایبکێشن. بانگبێژەکە کاتێک ئاگاداری بیروباوەڕەکانیان دەبێت ڕەتیان دەکاتەوە، ئەوانیش ترسان لەوەی ئاشکرایان بکات بۆیە کوشتیان، ئەمە یەکەمین کاری تیرۆری حەسەنی کوڕی سەباح بوو. نیزام الملکی وەزیر دوای ئەو ڕووداوە بۆی دەرکەوت هاوڕێ کۆنەکەی سەرکردەی بانخوازانی بزووتنەوەیەکی باتینی مەترسیدارە، بۆیە بڕیاری دەستگیرکردنی دا و کەوتنە ڕاوەدوونانی هەموو ئەوانەی پەیوەندییان پێوە هەبوو دەستگیر کران. لێرەوە حەسەن گرنگی گەڕان بەدوای شوێنێکی ئارامی بۆ دەرکەوت تا بیکات بە پەناگەیەک لەوێوە کار بۆ جێبەجێکردنی پلانەکەی بکات. کارەکان ئەو کاتە پەرەیان سەند کە نزاری کوڕی موستەنسیر لە بەندیخانەی شاری ئەسکەندەریە مرد، حەسەنی کوڕی سەباح ڕایگەیاند ئەو نەمردووە، بەڵکو ون بووە و لە شێوەی مەهدی چاوەڕوانکراودا دەگەڕێتەوە. لە مێژووشدا چەندین کێشەی گەورە لەو جۆرە پڕوپاگەندەیەوە سەرچاوەی گرتووە دوای گەڕان بە دوای شوێنێکدا کە پێوەرەکانی تێدا بێنەدی قەڵایەکی دۆزیەوە کە لە شوێنێکی سەختدا بوو نزیکەی دوو هەزار متر بەرز بوو تەنیا ڕێڕەوێکی هەبوو کە تەنیا یەک کەس دەیتوانی پێیدا بڕوات و لە خواریشەوە دەشتێکی کشت و کاڵی هەبوو کە دەتوانرا سوود لە بەروبوومەکانی وەربگیرێت چیڕۆکی قەڵاکە قەڵاکە ناوی قەڵای ئالەموت یان لانەی هەڵۆ بووە گەڕیدەکان بە شێوەی جیاوازی ئەندێشەی وەسفیان کردووە و باسیان لە ترس و بیمی ئەو قەڵا جوانیەکەی کردووە مارکۆ پاوڵۆ دەڵێت باخەکانی لە بەهەش دەچن بیانویەکیش بۆ ئەو جوانیە سەرنجڕاکێشە دەبینێتەوە بەپێی جێڕانەوەکانی دواتر حەسەن ئەوانەی کاری تیرۆری پێدەسپاردن دەیهێنا قەڵاکە و لەو شوێنە بڕێک حەشیشەی دەرخوارد دەدرا دواتر ئافرەتی جوانی بۆ دەهێنرا تا باوەڕێکی بۆ دروست ببێ و بەوەی لە بەهەشتدایە و دوای ئەوەی کارەکەی ئەنجام دەدات بۆ ئەو بەهەشتە دەگەڕێتەوە دەوترێت ناونانی گروپەکەشی بە حەشاشەکان بۆ ئەوە دەگەڕێتەوە بەڵام ئەوانەی هەمویان چیڕۆکی خەیاڵین و ڕکابەرەکانیان بۆیان داڕشتون و وا باشە گوێ لە پڕوپاگەندەی ڕکابەران بەرامبەر بەیەکتری نەگرین چونکە قەڵای ئالەموت ساڵی هەزار و دوو سەد و پەنجا و شەش کەوتووەتە دەستی تەتەرەکانەوە، لە کاتیدا مارکۆ پاوڵۆ لە ساڵی هەزار و دوو سەد و پەنجا و چوار دا لەدایک بووە و ئەوەی کە ناوی ئەساسینیان لێناون واتە گرووپی غافڵکوژان کاتێکیش وەرگیردراوەتە سەر زمانی عەڕەبی بووە بە حەشاشین و لە ڕووی مێژووییەوە نەچەسپاوە کە حەشیشیان بەکارهێنابێت. ئێمە هەرچەندە بیرکردنەوەمان لەوان جیاوازە بەڵام ئەم زانیاریە تەنیا لەبەر لۆجیکی زانستی دەیهێنینەوە حەسەنی کوڕی سەباح خۆی بە بزوتنەوەکەی دەوت بانگەوازی نوێ قەڵای ئاڵوموتیش بەهەشت نەبووە بەڵکو تا ئێستاش ساڵانە حەوت مانگ لەژێر بەفردایە حەسەنی سەباح بە فێڵ دەستی بەسەر قەڵاکەدا گرت ئەو خۆی وەک کەسێکی زاهید دەردەخست و وای پیشانی خاوەنی قەڵاکەدا کە بۆ خودا پەرستی بەکاری دەهێنێت و بە بڕی سێ هەزار دیناری زێڕ لە دەستی دەرهێنا خۆی و بڕێک لە شوێنکەوتووە دڵسۆزەکانی لەو قەڵایەدا نیشتەجێ بوون و لەوێ فێری گوێڕالی کوێرانە و هونەرەکانی جەنگ و خۆشاردنەوە و مەڵازدانی دانی دەکردن خۆی لەوێ دەرنەدەچوو کاتەکانی لە خوێندنەوە و بەڕێوبردنی بەدەستهێنانی لایەنگری زیاتر و بڵاوکردنەوەی بانگەوازی نزاری و ڕزگاربوون لە ڕکابەران ئەگەر قەنەعاتیان پێنەهێنرا دەبردە سەر. نیزام الملکی وەزیری مەزن بڕیاریدا ڕووبەڕووی ئەو فیتنەیە ببێتەوە کە دەستی داوەتە چەک، بۆیە ساڵی هەزار و نەوەد و دوو هێزی ناردە سەریان، بەڵام هێزەکە نەگەیشتە قەڵای ئەلەمووت. حەسەنی کوڕی سەباح لەمەوە نیزام الملکی بە دوژمنی ژمارە یەک لە قەڵەم دا و بوو بە ئامانجی پلانەکانی تیرۆرکردن. حەشاشەکان بە سەرۆکایەتی حەسەنی کوڕی سەباح لە ڕەمەزانی چوار سەد و هەشتا و پێنج ی کۆچی بەرامبەر بە هەزار و نۆ و دوو ی زاینی گەورەترین کاری تیرۆریان ئەنجامدا کە سەرەتای زنجیرەیەک بوو لە کاری تیرۆر و کوشتن حەشاشەکان نیزامولمولکی وەزیری دەوڵەتی سەلجوقیان تیرۆر کرد لە کاتێکدا لە کاروانی سوڵتاندا بوو پیاوێکی سەر بە حەشاشەکان کە فیداکار و ناونرابوو خۆی وەک سۆفیە کە پێویستیەکی هەبێت پیشان دەدا لە کاروانەکەی سوڵتان نزیک بووە پاسەوانەکان ڕێیان لێگرت بەڵام نیزام الملک فەرمانیدا کە ڕێی بۆ بکەنەوە پیاوەکە نزیکی بۆ و کاغەزێکیدا دەستی کە گوایە داواکاریەکانی تێدا نووسیوە کاتێک نیزامولمولک سەرقاڵی خوێندنەوەی کاغەزەکە بوو، خەنجەرێکی ژاراوی تێ سرەواند و هاواری کرد، بیخۆ، ئەمە دیاری شێخ حەسەنە. پیاوەکە دەستگیر کرا، بەڵام نیزامولمولک بەر لەوەی کۆچی دوایی بکات لێی خۆش بوو. حەسەنی کوڕی سەباحیش ئەو کات نازناوی شێخی چیای لە خۆی نابوو. بۆ ماوەی دوو هەفتە ئاهەنگی لە قەڵاکەی گێڕا، لە خۆشی، کوشتنی ڕکابەرەکەی کە هاوڕێی دوێنێ بوو دەیوت کوشتنی ئەو شەیتانە سەرەتای بەرەکەتە دەوڵەتی سەلجوقی بە کوشتنی ئەو وەزیرە باڵایی بەو شێوەیە و لەبەردەم خەڵکی و لەسایی پاسەوانی سەربازەکانیەوە هەستی بە سوکایەتی پێکردن و توڕەیی کرد بۆیە بڕیاریدا وەرامدانەوەیەکی توندی بۆ حەسەن و دەوڵەتی حەشاشەکان ببێ بۆیە سربازەکانی بۆ گەمارۆدانی قەڵای ئالەموت نارد بەنیازی لەناوبردنی حەسەن و گروپەکەی بەڵام گەمارۆی سەر قەڵاکە بەهۆی سەختیەوە شکستی هێنا و حەشاشەکان توانیان فەخرەدینی کوڕی نیزام الملک و دواتریش سەنجەری وەزیری سوڵتانی سەلجوقی بکوژن حەشاشەکان بەم شێوەیە بوون بە گرنگترین دوژمنی هەر یەک لە دەوڵەتی فاتیمی و خەلافەتی عەباسی و سەلجوقیەکان و ئەیوبیەکانیش و بوون بە بنکێکی تیرۆر کە دەوڵەتان و زانایان و بانخوازان و پیاوچاکانیان دەکردە ئامانج. ساڵی هەزار و سەد و بیست و یەک ئەفزەڵی وەزیری دەوڵەتی فاتیمی لە قاهیرە کوژرا، کە کوڕی بەدرەدین جەمالی دوژمنی حەسەنی کوڕی سەبەح بوو. حەشاشەکان ڕایانگەیاند ئەوان کوشتوویانە، بەو هۆیەوە ناوبانگیان زیاتر پەرەیسەند. بەڵام ئەوەی لە ڕووی مێژوویە زانرا ئەوەیە، ئامیر بئەحکامیللای فاتیمی کوشتوویەتی، نەک حەشاشەکان حەسەنی کوڕی سەباح ساڵی 1924 مرد بەبێ ئەوەی منداڵێکی لە دوا جێ بمێنێت جیا بزرگ ئومێد جێی گرتەوە و بەردەوام بوو لەسەر سیاسەتی تیرۆر و غافڵکوژی حەسەن دوو کتێبی نووسیوە کە یەکێکیان ژیاننامەی خۆیەتی و ئەوەی تریان لەبارەی لاهوتەوەیە دوای مردنی حەسەن لایەنگرانی زنجیرەیەک کاری تیرۆریان دژ بە ژمارەیەک سەرکردەی گەورەی سیاسی و ئایینی ئەنجامدا، گروپەکە بە بکوژی گرێگرتە ناسران، چونکە تیرۆریان تەنیا لە چوارچێوەی دوژمنانی ئایین و فکر و سیاسەت نەما، بەڵکو پەڕیەوە بۆ ئەوەی هەر کەسێک پارەیان پێبدات تیرۆری بۆ ئەنجام بدەن، یەکێک لە دیارترین تیرۆرەکانیشیان کوشتنی میر مەودودی فەرمانڕەوای موسڵ بوو کە سەرکردایەتی جیهادی دژ بە خاچ دروشمەکان دەکرد لە کاتێکیشدا کە لە یەکێک لە سەرکەوتنەکانی دەگەڕایەوە، هەروەها موستەرشیدی خەلیفەی عەباسیان کوشت کە سەلجوقیەکان خۆی و ژمارێک لە سوارانیان بە دیل گرتبوو، سوڵتانی سەلجوقی فەرمانی دابوو ڕێزی بگیرێت و دواتر ئازاد بکرێت، بەڵام فەرماندەی سوپا پێی خۆش نەبوو خەلیفە ئازاد بکرێت لەبەر ئەوەی دوای شەڕێکی سەخت و خوێناوی گرتبویان، بۆیە چەند کەسێکی لە حەشاشەکان بەکرێ گرت و خەلیفەیان لەو چادرەدا کوشت کە تێیدا دەست بەسەر کرابوو. ساڵی هەزار و سەد و سی دە کەسی سەر بە حەشاشەکان ئامیر بێ ئەحکام اللە ی خەلیفەی فاتمیەکان لە قاهیرە کوشت، ئەمەش ناوبانگ و مەترسیانی زیاتر کرد. لە کاتی حوکمڕانی نورەدین زەنکی و سەرکردەی موجاهیددا حەشاشەکان هاوپەیمانیان لەگەڵ ڕیمۆندی پاشای ئەنتاکیا دا بەست و لەو هەڵمەتەی دژ بە نورەدین بەرپایان کرد بەڵام دواتر لە خاچ دروشمەکان هەڵگەڕان و کۆنت ڕیمۆند یشیان لە شاری تەڕابلوس تیرۆر کرد. لە کاتی ئەیوبیەکانیشدا زۆرتر لە جارێک هەوڵی کوشتنی سەڵاحەدینیان داوە، دوای ئەوەی دژ بەوان بوون بە هاوپەیمانی خاچ دروشمەکان، سینان کە سەرکردەی ئەو کاتەی حاشاشەکان بوو، چەند کەسێکی ناردە سەربازگەی سەڵاحادین، ویستیان تیرۆری بکەن، زۆریش نەمابوو هەوڵەکەیان سەربگرێت، بەتایبەتیش دوای کوژرانی ئەبو قەبیسی فەرماندەی سەربازی و ژمارێک لە سەربازان، بەڵام سەڵاحەدین ڕزگاری بوو. حەشاشەکان و سینانی سەرکردەیان جارێکی تر ویستیان سەڵاحەدین بکوژن، یەکێک لە ئەندامانیان نارد و گەیشتە چادرەکەی سەڵاحەدین و توانی برینداری بکات، بەڵام ئەو زرەی لەبەریدا بوو لەوە پاراستی کە برینەکەی قوڵ و مەترسیدار بێت. دوای ئەم ڕووداوانە سەڵاحەدین ناچار بوو ڕێوشوێنی ئەمنی نهێنی و توند بۆ خاو پاراستن بگرێتە بەر. بزوتنەوەی تیرۆرستەکان ئاوان ڕوو دەکەنە کوشتنی پیاوچاکان بەبێ بیرکردنەوە و بە بیانووی زۆر لاواز. حەشاشەکان بەم جۆرە نزیکەی دوو سەدە خراپەکاریان لەسەر زەوی بڵاو کردەوە و لەسەر ئەو قازانجە دەژیان کە لە تیرۆرکردنەوە دەستیان دەکەوت. تا ئەو کاتەی بە پەلاماری مەغۆلەکان لە ساڵی هەزار و دوو سەد و پەنجا و شەش کۆتایی بە ئەفسانەکەیان هات، هۆلاکۆ قەڵاکانیانی خاپوور کرد و میراتە فکرییەکانی حەسەنی کوڕی سەباحیش سووتاند، زاهیر بیبەرسیش کۆتایی بە بوونیان لە شام هێنا. بیر هەڵسوکەوت ئاڕاستە دەکات، تراژیدیاش ئەو کاتە دەست پێ دەکات کە کەسێک عەقڵی خۆی بداتە دەستی کەسێکی ترەوە و ویستی خۆی هەڵی بسوڕێنێت و یاری بە پێکاتە فکریەکانیەوە بکات تا بیکات بە ئاوێتەیەک لە ترس و دڵەڕاوکێ و دابڕان لە واقیع ئەو کاتە کەسەکە هەست دەکات بووە بە کۆیلەیەکی گەمارۆ دراو لە جیهانێکدا کە تەژیە لە خراپە و پێویستە لە بەندەکانی ئەو ژیانە دەربچێت و چێتە جیهانێکی دیکەی جوان کە تەنیا بەوە پێی دەگات خۆی بداتە دەستی گەورەکەیەوە، تەنانەت ئەگەر فەرمانیشی پێ بدات کە خۆی بتەقێنێتەوە. سەرکردەی تیرۆرستەکان دەبێت بە وەلی ئەو کەسە کە فەتوای پێ دەدات خەڵکان بکوژن و گوێ نەدەن بەوەی موسڵمانە یان نا، یان تەنانەت زانایەکی پایەبەرزیشە چونکە بەلای ئەوەوە کوشتنی هەر یەکێکیان حەڵاڵترە لە ئاوی باران و ڕشتنی خوێنیان پاداشتی زیاترە لە کوشتنی حەفتا کافر شیۆن کەوتووەکەش تەنیا بۆی هەیە گوێ بگرێت و ئەوەی پێی وتراوە بەبێ دواکەوتن جێبەجێی بکات و سەری ئەو کەسە بهێنێت کە وای ئاخنراوەتە مێشکەوە کەوە سەری خراپەکاریە و خەیاڵی ئەوە دەکات و بەو کارەی دەگاتە جیهانی نەمری و بە بەختەوەری و شادی نەبڕاوە دەگات. بەڕاستی ئەمە دزینی عەقڵ و بنەمای ئەو تیرۆرەیە کە لە مێژوودا هەبووە و ئێستاش دەیبینین. چارەسەریش دیالۆگە بە بەڵگە و سەلماندن لەگەڵ ئەوانەی چەک بەرز ناکەنەوە. ئەوەش کە چەک بەرز دەکاتەوە و خەڵکی دەکوژێت پێویستە بەدەستی پۆڵایین وەران بدرێنەوە. ئەوانە تەنیا مەترسی نین بۆ سەر ژیان و ئاسایش، بەڵکو مەترسین بۆ سەر خودی ئیسلامیش. غافڵکوژی چەشی دەستی ئەو کەسە لاوازانەیە کە ناتوانن بە فکر ڕووبەڕوو ببنەوە ئەوانەی دەیکەن بە ئامراز لەسەر سنجیان نووسراوە بیرکردنەوەمان نییە. بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی دەیەمیشمان لە کەسایەتی دەیەم حەسەنی کوڕی سەباح بە دروشمی تیرۆر بە بەرنامە ڕێژی تاکو دیدار بەخوای پەروەردگارتان دەسپێرین و پێتان دەڵێین السلام علیکم و رحمة اللە